ناوی کتێب، کرۆکی مرۆڤ، نووسەر، ئەریک فرۆم، وەرگێڕان، ئەردەڵان عەبدوڵڵا، چاپخانە، ناوەندی ڕەهەند، ژمارەی لاپەڕە، سەد و هەشتا. خوێندنەوە ڕاس کاری دەنگ ڕاوێژ.